بزانین لە کام دەستەیانین لە کام تاقمەیانە جێگەمانە بێتەوە ئەم وتارە شەرپەیوەندی هەیە بە زنجیرە وتاری بەختەوەری و بەدبختیەوە چونکە ئەوانەی خوا خۆشیەوێن دڵنیابن کە بەختەوەرن ئەوانەش کە خوا خۆشی ناوێن خوا غەزەبیان لێ ئەگرێ خوا تاڵاو و کولەمەرگی ژیانیان ئەداتێ و لە قیامەتیشا عەزابی سەختیان ئەدا بۆیە با هەوڵ بدەین لەوانە بین کە خوا خۆشی ئەوێن لەوانە بین خوا بە لوتف و مەرحەمەت سەیریانەکا خوا قەڵەمی عەفو یەنێ بەسەر سجیلە ڕەشەکانیانا ئێمە ئەگەر وەک بەدەم دەری دەبڕین کە ئیماندارین و مسلمانین بە دڵ و کردەوە ژوابین دڵنیام بەختەوەر دەبین چونکە خوای خالیق و ڕۆزیدەر و بەخشندە دەسەڵاتی هەموو شتێکی هەیە و دڵی بەندەکانی مرۆڤ لە بینی دوو پەنجەی قودرەتی خوادان هەرچۆنێ بێ مەیلی ببێ ئەمدیو ئەودیویان پێ ئەکا. دڵتەنگی بەدبەختی ڕزق و ڕۆزییە، وەکو چۆن پارە و نان و مناڵ و ئەوانە ڕزقن، خوا ڕزقی فڵانەکەس ئەدا، خۆشبەختی و دڵخۆشی ڕزقە، بەدبەختی و دڵتەنگیش ڕزقە. بەس ئەبێ ئەسبابەکەی بزانین بۆ ئەمیان خوا ئەو ڕستقەی بۆ ئەنێرێ ئەویان خوا ئەو ڕستقەی بۆ ئەنێرێ چی بکەین و چۆن بین خوا خۆشی ئەوین چی بکەین و چۆن بین پەنا ئەگرم بەخوا خوارقی لێمانە بێ و خۆشی ناوین هیوادارم هەموو بە ترازووی قورآن خۆمان کێشین و خۆمان هەڵسەنگێنین بزانین لە کام بەرە و لە کام دەستە دەرئەچین ئەم بازاڕەی گرمەی دێ لە ستەم و گەندەڵی و دزی و بەدڕەوشتی و بێسەروبەری و وەستانی بازاڕ و ژیان، نەمانی مووچە، دەستدرێژی وڵاتان بۆ سەر ئەم مشتە خاکە، سەرتێکردنی زلهێزەکان و دەزگا موخابەراتی و تەبشیری و ئیباحییەکان، لەکارکەوتنی پەرلەمان و حکوومەت و هەست نەکردن بە بەرپرسیارێتی، ئیمتەلاکردنی چەند کەسێکی کۆنە شۆڕشگێڕ و داڕزانی زۆرینەی گەل و وێرانبوونی جادە و بان و باخ و بێستان و نەمانی عیلم و ئەدەب و ئەمانەت و حەیا و حورمەت و زۆربوونی بەرەڵایی و لەشفرۆشی و زۆربوونی مادەی سڕکەر و هۆشبەر و نەمانی ویژدان و زەمیر لای زۆرێک لە حاکم و دکتۆر و ئەندازیار و سەرۆک هۆز و مەلا و موعەلیم و بازرگان و وەستا و کرێکار و حەتتا حەماڵ و بەقاڵیش ئەمانە بەچی دروست بوون ئەسبابی چی بوو ئەم بەزمەی دروست کرد هۆکاری هەموو ئەو دەردە هەموو ئێمەی مرۆڤین بەو هەنگاوانەی خەڵک ئەینێن مرۆڤ ئەینێت ئاسمان پاکە مرۆڤ پیسی ئەکا زەوی پاکە مرۆڤ پیسی ئەکا ئاو پاکە مرۆڤ پیسی ئەکا جا ظهر الفساد في البر والبحر وشکایی و تەڕایی هەمووی خراپەی دەسی مرۆڤ پیسی کردووە تۆ بەشێکی لەم نەهامەتیە بەڕێزم من بەشێکم لەم نەهامەتیە بە چەپڵە لێدانەکەت بە پەنجە مۆرەکەت بە پشتگیری کردنی حیزبە ستەمکارەکەت بە ڕازیبوونت تەعدا بکرێ لە دراوسێکەت بە بێدەنگ بوونت لە ئاستی ستەم دەبخۆ نۆشی گیانت بێت ئەم مەرگە ساتە و ئەم باوکە ڕۆیە لە لایەک و ترسی توش بوون بە کۆرۆنا لە لایەکی تر و گیرفانی خاڵی لە سەروو هەموویانەوە دەی چاوەڕوانی بەڵای ناگەهان و فیتنەی ئاخر زەمان و شەڕی شەیتان و شەقی کاربەدەستە خوانەناسەکانتان بن. ولا ترکنو الی الذین ظلمو فتمسکم النار خوا فەرموێ مەیلی دڵتان نەبێ بۆ ستەمکار بۆ زاڵم بۆ کاربەدەستی خوانەناس بە دڵیش مەیلی بۆی نەبێ ئاخر من چی بکەم ئیستا تۆ لە مزگەوتی ملی خستۆ بە لارە لەوانەیە بیش گریت بگرێیت بەڵام دڵ و گوێرەکەی دڵ ئەقۆڕێنێ بۆ لای زاڵمێک بۆ لای ئەوەی مەلها دانێ لە کوردستانا بۆ لای ئەوەی عەزێتی مەلا و مزگەوت ئەدا بۆ لای ئەوەی لەشفرۆشی ئەهێنێتە کوردستان بۆ لای ئەوەی عارەقخانە و تلیاق یەنێتە کوردستان بۆ لای ئەوەی کەوا شەو تا بەیانی بە تانکەر و ترێلە دزی لەم میلەتە برسیەکە دڵت لەگەڵ یایەتی بەس لاشەکە و لە مزگەوتە خوا لاشەی ناوێ بێ گیان. دڵت بە بە خوا دڵت بە بە خوا خۆو یەکلایی کەرۆ بە خوا وەری ناگرێ بە خوا ئەو نوێژە وەرناگرێ ئەوە چۆن سوێ نەخۆی مامەسا ئە چۆن سوێن ناخۆم خوا فەرمێ ئەنە ئەغنە شوڕەکای عنی شر بەڕێز تۆ کە منیش ئەوێ و فڵانیش ئەوێ من محتاج نیم شەریکم بۆ دابنەی هینەکەی منیش بە بەو بەشەکەی منیش بە بەو من نامەوێ وەری ناگرێ خواوەری ناگرێ لەبەرەوە فێڵ لە خۆت مەکە خۆڵ مەکەرە چاوی خەڵک و خۆیش و بە پەنجە و بە تفەنگ و بە ئیمزا و بە کوڕ و بە عشرەت و لەگەڵ زاڵمابی بەڵام بە ملی لار و لەگەڵ خوا و لەگەڵ مزگەوتابی نایەوێ ئاگاو لێ بێ ئاگاو لێ بێ جارە جارە ناوی خوا ئەبەن و ئیشاڵا و بیسملایەکەن ئەوە بۆ گێلاندنە ئەوە بۆ گێلاندنە گێلاندن هەر لە شەستەکانە ئەیانویست ئەم میلەتە بەوە گێل بکەن بۆیە ناوی خۆیان ئەنێن مەلا و شێخ و فڵان و فڵان و فڵان لەبەرەوەی تۆی مامە حاجی و تۆی کاکە مەلا و تۆی لالە سۆفی و تۆی لالە دەروێش و تۆی بنە عەشایر بڵێ ماشەڵا ناوی مەلا فڵانەکەسە و شێخ فڵانەکەسە و ئەوەنێ جاجاڵە ئینشاء الله جا کابرای کابرای بێ فێڵی ئەو زەمانەی شەستەکان وتوی بە کادیرەکە وتوی کورە مامەسا بەسە باسی وەسێ تەلاق و بۆ نەخۆم فڵانە حیزبیش بۆ خوای ناکا ناوی حیزبەکەی بردبوو بەسێتی یا ئەڵە یا ئەڵای چیتە با تەلاق نەخۆم ئێوەش بۆ خوای ناکەن کورە خوای چی ئەوڵێ خوا نییە ئەوە تۆ خوا نەیەڵێ مرد و مرێ ئێستا بابزانین خواکەی خۆش ئەوێ با بڕێنە خزمەت ئەو ئاەتانەی کە ڕەبول عاالمین داوای ئەک لە ئێمە کوا ئەو سیفەتانە لە خۆمانا بهێنینە دی، هەوڵ بدەین ئەو سیفەتە جوانانە لە خۆمانا دروست بکەین بۆ ئەوەی کەوا خوای پەروەردگار ئێمەی خۆش گەرەک بێ و قبوڵمان بکا خوا فەرمێ لە سوورەتی بەقەرە ئاەتی سە و نەوەد و پێنج دەی خۆ ئەگەر تۆ خوا نابینی خوا تۆ ئەبینێ جا وەرە حسێبی ئەوە بکە ئیسا ئەو کامێرەیە ئیسا ئێوە چۆن من ئەبینن لە خوارەوە لە هۆڵەکە لە ناو مزگەوت لە خوارەوە من ئەبینن ئەوەی لە مزگەوتە هەموویان بینێ بەو بەو مۆبایلەیش لە کوورەی ئەرزا ئەوەی کردبێتی و خستبێتێ سەر ئەم کەناڵی ئێمە هەمویان بینێ جا تا ئێوارە تۆ با بڵێ من کەس نام بینێ خوا ئاگای لێیە هەرچی و کرد وابیکە وابزانە خوا ئەبینی بە دەستی خۆتان خۆتان مەبەن بۆ تەهلوکە و تیاچوون چاکەکار بن خوا چاکەکارانی خۆشەوێ سەحابە دوای جەنگ و جیهات وتیان ئیتر بەسە با بڕۆین تۆزە لەگەڵ ماڵ و مناڵمانە خەریک بین و زۆرمان وبین و تۆزێکیش دڵی مناڵەکانمان خۆش کەین و خزمەتیان بکەین و ئەوە و ئەوە و ئەوە لەوێ ئەم ئاەتە هاتە خوارەوە یعنی لە ناو ماڵ و مناڵا دانیشتن کار و کەسابەتکردن و پاڵ لێدانەوە خوا بە تەهلوکە ناوی بردووە ماڵ نەبەخشین خوا بە تەهلوکە ناوی بردووە وأحسنوا ان اللە یحب المحسنین ئایا تۆ حەزەکەی محسین بی لە ڕیزی محسینان ئابی کە خوا خۆشی ئەوێن دەی ماڵ ببەخشە لە ڕێگەی خوا بانگ بکە بۆ لای خوا هەوڵ بە دینی خوا سەربخەی خوای گەورە خۆشی ئەوێیت لە ئاەتی ژمارە 222 سوورەتی بەقەرە یسئلونک عن المحیض قل هو اذن فاعتزلو النساء فی المحیض ئەی پێغەمبەر پرسیارت لێکەن دەربارەی سوڕی مانگانەی ئافرەت کە هەموو ئافرەتێک ئەگەر نەخۆش نەبێ کە باڵغ بوو لە مانگێکا چەند ڕۆژێک ئەکەوێتە سوڕی مانگانە ئەکەوێتە سەر خوێن دوای ماوەی خوێنەکە نامێنێ و خۆی ئەشۆرێ و پاک ئەبێتەوە ئینجا ئیتر ئەتوانێت نوێشکا و ڕۆژوو بگرێ ئەگەر مێردی هەبی ئەتوانێت سەررجێگەی لەگەڵ مێردەکەی هەبکە بەڵام خوا ئەفەرموێ ئەگەر ئافرەتان کەوتنە بێ نوێژی سوڕی مانگانە نزیکیان نەبنەوە تێکەڵیان نەکەن جود نەبن لەگەڵیانە ئەوە ئێش و ئازار و بارێکە خوا داوێتی بەسەریا کەی خوێنی نەما ئەمە یەک و خۆی شۆرد خوێنی نەمێنێ سەرەتا تاکید بێ خوێنی نەماوە ئینجا ئافرەتەکە بڕا خۆی بشۆرێ دوای ئەوە دروستە پیاوەکەی جووت بێ لەگەڵیا دروستە نوێش بکا و ڕۆژوو بگرێ و قورآن بخوێنێ و دەست لە قورآن با بچێتە مزگەوت و ئەوانە بکە ئەوانەی کە ئاواکەن نزیکی ئافرەت نابنەوە لە عادا لە سوڕی مانگانە هەتا خۆی نەشۆرێ و پاک نەبێتەوە خوا ناوی ناون موتەتەهیرین، پاکخوازەکان، ئەوانەی پاکخوازن، پاکیان ئەوێ، ئەوانە خوا خۆشی ئەوێن. ئەوانە خوا خۆشی ئەوێن. دەی لەوانە بە. ئاگاو لێ بێ. تەبعەن زەیسانی و مناڵبوونیش هەر وایە. سێیەم، خوای گەورە باسی قەومێکمان بۆ ئەکا، یا بەر لەوە با بڵێم باسی پێغەمبەرمان بۆ ئەکا صلی الله علیه وسلم فبما رحمة من الله لنت لهم بە ڕەحمەتی خوایە پێغەمبەر صلی الله علیه وسلم تۆ نەرمونیانی لەگەڵیان لنت لهم لین یعنی نەرمونیان ولو كنت فضلا غليظ القلب ئەگەر توندو تیژ و ڕق و دڵڕق بوویتایە لەم فەضڵ و من حولیکە بەجێیان نەهێشتی فاعف عنهم ئەگەر یەکێکیان هەڵەی کرد بەرامبەر و عەفوی کە واستغفر لهم داوای لێ خۆشبوونیان بۆ بکە لە خوا وشاورهم في الامر مشورەتیان پێ بکە فإذا عزمت فتوكل على الله ئەگەر هات و ئەم کارانت ئەنجامدا و بڕیاردا بڕۆی بۆ جەنگ و جیهات یا دانیشی فإذا عزمت کە لێبڕای فتوکل علی اللە ئیتر پشت بە خوا ببەستە ان اللە یحب المتوکلین ئەو کەسانەی پشت بە خوا بەسن بەڕاستی خوا خۆشی ئەوێن ئەوانەی تەنها بەتەمای خوان خوا خۆشی ئەوێن ئەوە سێ محسنین متطهرین متوکلین خاڵێکی تر ئەوانەی کەوا فاتمو الیهم عهدهم الی مدتهم ان اللە یحب المتقین متقین ئەو کەسانەی کە خۆ ئەپارێزن لە بێ ئەمری خوا فەرمانی خوا بەجێ ئەهێنن ئەوانە خوا خۆشی ئەوێن خوا فەرمێ ئەو مشریکانەی پەیمانتان بەستووە لە بینی ئێوە لە بینی ئەوانە ئەوەنە شەڕ نەکەن ئاوا بکەن ئاوا بکەن ئەوان پەیمانەکەیان نەشکاندووە ئێوەش پەیمانەکەیان لەگەڵا بەرنەسەر تا مدەکەی تەواوە بێ ان اللە یحب المتقین سوڵح لە بەینانا بکەن بە عەدالەت و دادپەروەر بن ان الله يحب المقسطین مقسطین یعنی دادپەروەران هەر کەس دادپەروەر بێ خوا خۆشی ئەوێ هەر کەس عادل بێ خوا خۆشی ئەوێ ئیمامی عادل لە ژێر عەرشی خوایە ئیمامی خائین لە لە قوڵی جەهەنمایە و عەلەمێکی گەورەی بۆ هەڵەکرێ ئەڵێن ئەمە فڵانی کوڕی فڵانە خیانەتی کرد لە خەڵک لە خاک لە نیشتمان لە دین لە ئەخلاق لە جەهەنمە عەلەمی بۆ هەڵەدرێ عەلەمی غەدر نۆیەم دەستە هەمیسان هەر مقسیتینە خی گەورە ئەو کەسانەی دادپەروەرن عادلن بە یەکسانی فەرقی بەینی برایەکی خۆی و بێگانەیە ناکا کاتی حوکم هاتە سەر بڕیاردان و شەرع کردن ئەوانە خوا خۆشی ئەوێن نەک واسیتە بکەی نەک بەرتیل بدەی بۆوەی حەقی فڵانەکەس بتلێنەوە بەلای تۆ کونە و کون بگەڕێیت بزانی کێ و حاکمە ناسێ بزانی چ محامیە دەم و زمانی لوسە و چاک لێ ئەزانێ بۆی ناحەقێکی بۆ بک بە حەق ئەوە نا ئەوە پێغەمبەر گیان ئەفەرموێ ئێوە ئەزانن حەق و ناحەق کامەیە بەخوا بەخوا دوو کەس دەچن بۆ لای شەرع قورآنم ماچ کردبێ ڕێک ئەزانێ هی خۆیەتی یای خۆی نییە بەس پەلەقاژەیە ئەکا دەیخوا فەرمێ ئەگەر لەسەر قسەی ئێوە مندان بە یەکێکتان خۆ و زانی و هی خۆ و نییە هی ئەوە ئەوە قیتعەیەکە لە ئاگری جەهەنم من ئەو دەمێ ئەوە ئاگرە من ئەو دەمێ مامۆستا پێی دام مامۆستا کێ سەیری دەم و پلی تۆکە زمان بگۆڕە ناوداتێ خۆ مامۆستا غەیب نازانێ لەبەرەوە لە خوا بترسن عادل بن دادپەروەر بن مافی کچ مەخۆن مافی خوشک مەخۆن مافی ژن مەخۆن مافی دراوسێ مەخۆن تۆ لە مزگەوت دوعاکەی لە مقەڕ ئەو دیوەکەی دوعاکەی خوا دەست بگری بە باڵی ئەم گەورەمانەوە خوای ئەم حیزبەمان لێ تێک نەدەی خوای ئەمە سولانەما لێ نەسێنی ئاخر چۆنە بێ برا ئەوە پێڵێن تعادل لە یاریان نییە ئەڵێن فلان تیپ و فلان تیپ یاریان کرد هاوسەنگ بوونی ئەم گۆڵێکی کرە گۆڵێکی کرد وەکو یەکوان تۆ لەلایەکە دوعای بۆکەی لەلایەکە جمێنیە دەیتێ ئاخرەمەکەی قسەیە ئەبێ کۆڵ بی کۆڵ ئەبێ واز لە حەرام بێنی واز لە معاش حەرامەکان و بێنی دەستی لێ هەڵگری حەرام نەخۆی حەرام بایعی حەرام نەخۆی بایعی بیست و پێنج ساڵە باوکە مردووە بایەکەیە خۆی نەنکە مردووە هیوایەوە نە گێ لەڵێ کەم بەخێر تۆ چۆن ماڵی خەڵکەکەی بەخێر وەڵا دایکمان مردوە ئەوەنەی لێ بەجێ ما ئەمانەوێ حەجێکی بۆ بکەین بزانە بەشی کێی تایە حەجی بۆ مەکە ئەمرەی بۆ مەکە خۆڵ مەکەرە چاوی خەڵکی گێل مەبە خوا ناخەڵەتێ ئەم وڵاتەی ئێمە ئێستا قەیرانی ئەخلاقی هەیە قەیرانی سیاسی هەیە، قەیرانی دارایی هەیە، قەیرانی دینی هەیە، قەیرانی نیشتمانێتی و سۆزی نەتەوەی هەیە، هەمووی. بەڵام ئەوەی کە بووە بە باعیس بریتییە لە حوبی ماڵ، پارە کۆکردنەوە، دزی. جا یەک شتان بۆ ئەگێڕمەوە، ئەوانەی کە خوا خۆشی ناوێن بۆ جومعەکەی تر بۆتان دانێم بۆ درێژ نەبێتەوە وتارەکەم. لەم ماوەیە یەکێک لە ملیاردێرە گەورەکانی ئەمریکا بوو بە قوربانی یەوە ئەزان باو باپیرەمان وایانەوە دەی بووە ساقەی تۆ خۆزگە کابرای سوورەش وایە بە قوربانی ئەمە ستیف جۆبز لە تەمەنی 56 ساڵیە بەهۆی شێرپەنجەوە مرد لە خەستەخانە حەو ملیار دۆلار حەو ملیار دۆلار زان چەندێکە حەو هەزار جار بێژی ملیۆن حەو هەزار جار بێژی ملیۆن ئەوەنە دۆلاری لێ بەجێما لەگەڵ بەعزێ قسە بەعزێ قسەیشی لێ بەجێ ماوە کە نووسیوێتی و کردوێتی دوای ئەوەی کە ئەمرێ جا ئەمە قسەکانیەتی ئەڵێ بە بڕوای من ژیان ناوەڕۆکی سەرکەوتنە و من دڵخۆش نیم بەوەی کە هەمە لە سەروەت و سامان پارە تەنها کۆکردنەوە و کەڵەکەکردنی ژمارەیە کە خوومان پێوەگرتووە ئەڵێ خومان پێوە گرتووە کۆی کەین و کەڵکی کەین کەڵکی کەین خومان پێوە گرتووە ئەگیناڵێ ئەوەنەش مهم نییە باشە دووهم من کە ئێستا لەسەر جێگا کەوتوم بیر لە ژیانی ڕابردووم دەکەمەوە دەزانم کە هیچ شتێک دڵم خۆش ناکا بەوەی کە هەمە چونکە دەزانم مردن یەخەم پێدەگرێ و ژیان بۆ من بێمانایە نامێنێم. سێیەم، دەتوانی کەسێک بگری بە کرێ تاوەکو شۆفێریت بۆ بکا، ئەتوانی سایەق بگری، دەتوانی خزمەتکارێ بگری خزمەتت بکا، بەڵام بەو حەو ملیارەش ناتوانی کەسێ بگری بە کرێ نەخۆشیەکەی تۆ بچێ بۆ ئەو، ئازارەکەی تۆ بچێ بۆ ئەو عەزابەکەی تۆ بچێ بۆ ئەو ئەمە ئیعتیرافی کابرای ئەمریکیە لەو ماوەیان مردووە باشە خاڵی چوارەم کاتێک گەورە بووم و زیرەکتر بووم بۆم دەرکەوت کە ئەو کاتژمێرەی نرخی سی دۆلارە سعاتەکەی دەسی ئەڵێگەر سی دۆلاری پێ بە ینی بڵێن چ لە زاری خۆمان سعاتێکی چ لە زاری لەگەڵ ئەو سەعاتەی سێ هەزار دۆلاری پێ بدەی، سێ هەزار دۆلار یانی سی وەرەقە، هەمان کات و چرکەت پێ دەڵێ و جیاوازیان نییە. هەر ئەو دەقیقە و سەعاتەیە ئەمیان بە سی وەرەقەیە، ئەویان بە سی دۆلارە، هەر یەک شتەکەن، هەر یەک ئیشیان هەیە. ئەڵێ بەس کە گەورە بووم، عاقڵ بووم، ئینجا ئەوەم بۆ دەرکەوت. ئیستا ئەڵێن فڵانەکە سەعاتەکەی دەستی ئەوەنە دەفتەری پێداوە ئێ بە عملی چییە بەس پێم بڵێن بە عملی چییە یەک دەقە تەمەنی درێژەکە باشە یان جزدانی پارە کە بە سی دۆلارە یان بە 500 دۆلار هەمان پارەی تایە تۆ کیفێک و پێ یە پەنجا وەرەقەی تایە کیفێکیش و پێ ئەمە دە دۆلار و پێداوە کیفێکیش و پێ 500 دۆلار دا پێنج وەرەقە داوە بەم کیفە هەر هەمان پارەی تایە کیفەکە هیچ گۆڕانی نەکرد لە پارەکە یان ئەو سیارەی کە بە 150 هزار دۆلارە ینی بە 15 دەفتەرە لەگەڵ ئەو سیارەی بە 150 دۆلەرانی بە 15 وەرەقەیە 15 وەرەقە و 15 دەفتەر هەمان کیلۆمەتر و جادە و رێگا ئەبڕن بەس ئەویان تۆزێ فشەی هەیە فشە ئەنا هیچ فەرقێکیان نییە ئەڵێ بۆم دەرکەو کە دنیا وایە چاک بزانن ئێوە بەختەوەری ڕاستەقینەی مرۆڤ لەو شتە مادیانەوە دەست ناکەوێ کە هەیەتی بەڵکو لە ناخی مرۆڤەوە سەرچاوە دەگرێ ئەبێ دڵ خۆش بێ نەک پارە و زۆر بێ ئیتر بەختەوەرە بی ئەبێ لە ناوە دڵخۆشی لە ناوەوە بێ دووهەم لەنا هەروەها منداڵەکانتان فێر مەکەن کە دەوڵەمەندترین بن بەڵکو فێریان کەن بەختەوەرترین بن با بەختەوەر بن بەختەوەر منیش بۆیە باسی بەختەوەریتان بۆ ئەکەم چونکە کە گەورە بوون ئەو کات نرخی شتەکان دەزانن نەک تێچووەکانیان خواردنەکانتان وەکو چارەسەر بخۆن ئەوەی ئەی خۆی لە ماڵۆ وەکو وەکو دەرمان بیخۆ وەکو دەرمان بیخۆ دەنا ڕۆژێک دێت ناچار دەبن حەب و عیلاج و چارەسەرەکانتان وەکو نان بخۆن. ئیستا هەیە نانی پێ ناخورێ ئاویشی پێ ناخورێ ئەبێ ئاوی بۆ هەڵواسی ئەبێ حەبێکی بەیتێ دەیەوەڵێ ئەو ئەو خواردنەی خۆن وەکو عیلاج بیخۆن یعنی چی ئەمە؟ یانی چەوری کەم بخۆن سوێری کەم بخۆن شیرینی کەم بخۆن یعنی ورگ زل مەکەن یعنی بزان چی باشە باو باپیر ئێمە بۆ نەخۆش نەکەوتن دۆینە و شێلم و ترشا و ساوەر و جارە جارە برنج و ماس و دۆ و یەعنی هێلکەی کوردی و ڕۆنی خۆمانە و دۆشاوی تو ئەوانەیان ئەخوارد ئێمەیش سەرمان کردۆتە هەمبەرگرد و هەمبەرگر و هەمبەرگر جارێر خۆی یانی هینی بەراز پیتزا و یا ناوەکەی گەرم تۆزێ مهم بێ هی وڵاتێکی مهم بێ پیتزا و ئاتر وای لەکەنە لە ماڵۆنان ناخوا دەبخۆ دەبخۆ، ئەوە قۆڵۆنە، ئەوە قورحەی مەعیدەیە، ئەوە شەکرەیە، ئەوە زەختە، ئەوە کۆلیسترۆڵە، ئەوە سەرەتانە، ئەوە خەفەتە، ئەوە مەراقە، ئەوە سیلە، ئەوە چییە، ئەوە هەمووی ئەو بازاڕەیە، بەقوربانتان بم. ئێ ماڵەکانتان لەبەر هەتاو جێبهێڵن. ماڵتان لەبەر هەتاو بەجێ بهێڵن، خۆشتان لە سێبەر دانیشن. بەڵام هەیە خۆی وا لەبەر هەتاو و ماڵەکەی وا لە سێبەرە. حەماڵە، خزمەتکارە. ماڵ بۆ ئەوەیە پێی بژین، لە پێناویدا نەژین. یانی ئینسان نابێ بۆ ماڵ بژی ئەبێ بۆی پێی بژیت خزمەوکاری بێ ئەگەر دەتەوێت دەوڵەمەند بیت بە تەنیا بژی و بڕۆ بە تەنیا بژی و بڕۆ دەوڵەمە نەبی بەڵام کە دەتەوێت بەختەوەەر بژی لەگەڵ خەڵک بڕۆ و بژی ئەمە وەسێتی ملیاردێرێکی ئەمریکیە مسوڵمانیش نیە حەو ملیار دۆلاری بەجێ هێشتووە ئاوا نەسیحەتی خەڵکە فەقیر و ڕەش و ڕوتەکەی کوردستانەکە خەڵکە برسیەکە خەڵکە بێ مەعاشەکە خەڵکە داماوەکە خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا ڕەحمان پێ بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوا سەرکەوت و سەرفرازمان بکە خوایە دەروی خێرمان لێ بکەیتەوە خوایە لەم ئافات و ڤایرۆسەش ڕزگارمان کەی خوایە بینێری بۆ گیانی ئەوانەی ڕقیان لە تۆیە عەزیەتی بەندەکانی تۆ ئەدەن خوایە بینێری بۆ وڵاتانەی کەوا مافی مرۆڤ پێشێلەکەن حەیاو حورمەت ناهێڵن خوایە بیکەی بە ڕیشی ئەو کەسانەوە بەد ڕەوشتی بڵاو ئەکەنەوە ماڵ تاڵان ئەکەن وڵات چەپاوەکەن خۆ ئەفرۆشن میلەت ئەفرۆشن خوایە داوات لێ یەکەم بە ناوی پیرۆزت نەخۆشەکان شیفا بدەی هەموو نەخۆشەکانمان شیفا بدەی نەخۆشەکانی کۆرۆنا شیفا بدەی خوایە دکتۆرە بە ڕێزەکانمان بپارێزی دەست بە باڵیانەوە بگری جەزای بەخێریان بەیتەوە خوایە لە مردوەکانمان خۆشبی خوایە زیندوەکان عاقیبەت خێر کەی خوایە ئیسڵاحی حاڵمان کەی خوایە عەقڵ و هۆش بگێڕیتەوە بۆ لای کاربەدەستانی هەرێمی کوردستان خوایە عەقڵ و هۆشیان بۆ بگێڕیتەوە خوایە هیدایەتیان بەی بۆ ڕێگەی چاک بۆ پیاوەتی بۆ دینداری بۆ خزمەتکردن